چاوەکانی ڕۆمانی چاوەکانی لە نووسینی بزرگی عەلەوی وەرگێڕانی ئازاد بەرزنجی و خوێندنەوەی عوسمان محەمەدە و لە دەرهێنانی پاکروان ڕەحمان. بەشی یەکەم شاری تاران تاسا بوو کەس هەناسەی دەرناهات هەموو لە یەکتر ئەترسان خێزانەکان لە کەسەکانیان مناڵان لە مامۆستاکانیان مامۆستاکان لە فەڕاشەکان و فەڕاشەکان لە سەرتاش و ناتراکان هەموو لە خۆیانە ترسان سەڵیان لە سێبەری خۆیانە کردەوە لە هەموو شوێنێک لە ماڵەوە لە دایرە لە مزگەوت لە پشتی تەرازوەکانەوە لە قوتابخانە و زانکۆ و لە گەرماوەکاندا وایان دەزانی پیاوانی ئاسایش بەدوایانەوەن لە سینەمایە وەختێ سرودی شاهنشاهی لێ ئەدرا هەموو سەیری دەور و پشتی خۆیان دەکرد نەبادا شێتێک یان گیان فیدایەک هەڵنسێتە سەر پێ و ببێتە مایی دەردەسەری بۆیان بێدەنگیەکی مەد ئاسا سەر تاپای وڵاتی تەنی بوویەوە هەموو خۆیان وا پیشان دەدا بەو بارە قایلن ڕۆژنامەکان جگە لە ستایشی دیکتاتۆر شتێکی تریان نەبوو بینوسن خەڵکی تیروی هەواڵ بوون و بە دزیەوە درۆی شاخداریان پڵاوە کردەوە کێ دەیوێرا بە ئاشکرا بڵێ فڵانشت خراپە ئەقل ئەی بڕێ لە وڵاتی شاهنشایی داشتێکی خراپە بێ خەم و بێزاری و بەدگومانی و ناومێدی لە بازار و شەقامەکانە بە ئاشکرا بە ڕووی خەڵکیەوە بیندا خەڵکی سڵیان دەکردەوە لە شەقامەکاندا تەماشای ئەم لەولای خۆیان بکەن نەبادا ببنە جێگای زمان هەتایەکی سووتێنەری وا لە شەقامەکانی شاری تارانی دەدا کە مرۆڤ بەرگەی ناگرت کەس نازانێت کێ بە شارەوانی وتبوو کە شەقامەکانی فەرەنگ بێ درەختن بۆیە بە تەور و مشارەوە کەوتنە بڕینەوەی درەختە کۆنەکان کۆڵانە تەنگە بەرەکانیان تێکەدا و خان و بەرە و کۆڵانەکانیان دەڕماند و نەخشەکانیانە گۆڕی خەڵکیان سەرگەردانە کرد و ساڵانێکی زۆری دەخایەن تا لەو دەشتە کاکی بە کاکیەدا خانوویەکی دی دەکرایەوە ئەوی بیناش دەکرایەوە بێ ئەرزش بوو لە سەرتاسەری وڵاتدا بەندیخانەیان دروستە کرد و هێشتا بەشی زیندانی ناکرد لە خۆرەڵات و خۆراوایە لە باکوور و باشوور پیرەمێرد و مناڵی دە ساڵان مەلا و عەوام بە قاڵ و تونچی حەمام و ئاوگیریان فڕێ دەدایە بەندیخانەوە بەو تاوانەی کە خەویان بینیوە و لە خەویاندا هیوایان بە ڕووخانی ڕژێمی دیکتاتۆری خواستووە هەم قوتابیان دەگرت و هەم وەزیر و نوێنەر یەکێک بەو تاوانەی کە لەسەر تاشخانەیەکدا باسی کاریکاتێرێکی کردووە کە لە ڕۆژنامەیەکی فەڕەنساییدا دەربارەی شا بڵاو بۆتەوە و یەکێکی تر بەو تاوانەی گوایە کاتێک هاتوچۆی فەرەنگستانی کردووە سەروکاری لەگەڵ نوێنەرانی دەوڵەتێکی بیانیدا هەبووە. یەکێکی تریش بەو تاوانەی گوایە بەشێک لەو نەوتەی باشووری بە دزی دەوڵەتەوە بە سەرمایەدارانی ئینگلیز فرۆشتۆتەوە. لە بارودۆخێکی وادا و لە ساڵی 1930 دا مامۆساماکان کۆچی دوای کرد مامۆسا لەو سە ساڵی دواییدا گەورەترین نیگارکێشی ئێران بوو پاش چەند سەدە بێدەنگی سەرلەنوێ کارەکانی ئەم نیگارکێشە ئێرانییە لە ئەوروپا کڕیاری خۆی پەیدا کردبوویەوە و گۆڤارە هونەرییەکانی ئەوروپا و ئەمریکا تابلۆکانیان چاپە کردەوە. ژمارەیەکی کەم لەو کەسانەی کە ڕۆژانێ بوو بە هەلهەلەوە لە قوتابخانە و کۆڕ و کۆبوونەوەکاندا پێشوازییان لێ کرد، دەیانوێرا خۆشەویستی خۆیان بۆ مامۆستا دەربڕن. کەسانێکیش هەبوون کە ئەیانزانی مامۆستا ماکان یەکێک بووە لەو ئینسانەکەمانەی کە ئازایەتیی نیشان داوە لە ئاست ڕژێمی دیکتاتۆریدا، کۆڵین بدا ئەمانە بە دزیەوە چەندان شتی سەیران دەربارەی ئەو دەگێڕایەوە دەیانوت لە نەداری ناترسا حەزی بە هیچ شتێک ناکرد جگە لە نگارکێشان بە هیچ شتێکی ترەوە پابەت نەبوو گوشاری دەستگای پۆلیس و دیکتاتۆری پشتی پێنە چەماندەوە هەڕەشە لە ئاستیدا کاریگەر نەبوو کاتێ موچەکەشیان بڕێ هیچ دەربەست نەبوو لە تاران دووریان خستەوە و لەسەر هەڵوێستی خۆی سوور بوو لە خوربەتدا و دوور لە کەس و هاوڕێکانی سەری نایەوە خەڵکە سادەکایان وت خۆشەویستی ئافرەتێک بۆ چارەنووسی گەیاند ڕووناکبیرانیش باوەڕیان وابوو کە عیشقی ژیان ئەوی دایە دەستمەرگ ئەو ڕۆژەی هەواڵی مردنەکەی لە تاراندا بڵاو بوویەوە دۆست و کەسە نزیکەکانی بە چرپە لەگەڵ یەکە دوان و ئەیانوت وایەکێکی تریش بە سەکتەی قەلبی سەری نایەوە چونکە ئەو قوربانیانەی میری کە لە بەندیخانە و تاراوگەکاندا گیانان دەسپات ڕۆژنامەکان وایان لە قەڵم دەدا کە بەو دەردە مردوون دەشێ بەهۆی یەکێک لە دۆستەکانی و بووێ کە لە ناو ڕژێمدا پلەوپایەیەکی هەبووە یا ڕەنگە هەرکاری دەوڵەت خۆی بووبێ کە پایی مامۆسا لە نێو ڕۆشنبیران داگادار بوو بە مەبەستی داپۆشینی ئەو تاوانەی کە ڕووی داوە ڕێزیان لەو نا و وتویانەوە یەکێک لە دوژمنە سەرسەختەکانی ستەمکاری تیاچوو باشتر وایە تا دەکرێت سوودێکی باشیش لە مردنەکەی ببیندرێت بە تایبەتیش پاش بڵاوبوونەوەی دەنگ و باسی هەڵاتنی سەرۆکی ئاسایش لە جیهاندا باوا نەزانرێ کە مامۆستایان لە ئێراندا کوشتووە هەرچۆنێ بوو لە مزگەوتی سوپا سالاردا پرسەیەکیان بۆ گەڕا تەرمەکەشیان بە ڕێوڕەسمێکی شایستەوە بۆ تاران هێنا و لە حەزرەتی عەبدولعەزیم بە خاکیان سپارد پاشان لە ئامادەی ئەمیر کەبیر کۆڕێکی و تارخوێندنەوەیان ساز کرد و لە هۆڵی پەیمانگەی مامۆسایاندا پێشانگایەکیان بۆ کارە هونەرەکانی کردەوە و لە ڕێگەیەوە دەوڵەت ویستی وا لە خەڵکی بگەێنێت کە بایەخ بە هونەر دەدات چۆن بە شتێکی ئاسایی وەربگرن. ئەوەی لە تارانی تاسێنراوی ئەو ڕۆژەدا دەسەڵاتدار و کوێخابوون هەر لە نایب و وەزیر و سەرتیپ و سەرلەشکرەوە تا جاڕچیەکان ڕۆژی کردنەوەی پێشانگاکە هاتن و تابلۆکانیان بینی و پیایاندا هەڵدا و ڕۆیشتن قەیار بوو پێشانگاکە مانگێک بەردەوام بێ ڕۆژانی سەرەتا تەنها قوتابی و هاوڕێ و هەوادارانی مامۆستا بۆ پێشانگاکە چوون و ماوەیەک بەرامبەر تابلۆکان و بە تایبەتیش لەبەردەم دوا تابلۆیدا کە لە کەڵاتەوە بۆ تارانیان هێنابوو دەوەستان و لە ئاست بەرزی هونەری و توانای بەرجەستەکردنی و هێزی خستنەڕووی هەست و سۆزە ئینسانیەکاندا لە ڕێی ڕەنگ و هێڵەوە سەری ڕێزیان دانەوان وەزارەتی ڕۆشنبیری لە پێناوی پاراستنی ئابڕوو و پای دەسەڵاتداراندا پاشنیوەڕوان دەستە دەستە قوتابیانی قوتابخانەکانی بۆ پێشانگاکە نارد بەڵام لە هەفتەی دووهەمەوە بینینی کارەکانی مامۆستا لایەنێکی گشتی و میللی بەخۆوە گرت پێڕ پێڕ خەڵکی دەڕۆیشتن تا تەماشای خۆیان بکەن لە تابلۆ جوانەکانی ئەودا وێنی خۆیان دەبینیەوە و بە تایبەتیش بەرامبەر تابلۆیە کە مامۆستا بەخەتی خۆی لە ژێریدا نووسی بووی چاوەکانی دەوەستان و لێی ود دەبوونەوە لەگەڵ یەکدا دەکەوتنە گفتوگۆ و هەوڵیان دەدا پەی بەنهێنی و چاوانە بەرن کە هەموو شتێکیان دەوت و لە هەمان کاتدا ئارامانایان ڕوانی کاتێ خەڵکی لە خۆیان دەپرسی کە ئەم چاوانە چنی هێنێکیان لە نێو خۆیاندا حەشارداوە و تعبیر لە چیەکەن ئیدی هەریەکە چی لێ هەڵدەکڕان و دەیوت بەڵام تێڕوانینەکان جیاواز بوون لەبەر ئەو مشت و مڕ و گفت و گۆ هەر بەردەوام بوو لە کۆتایەکانی هەفتەی دووەمدا حەشاماتی بینەران بە جۆرێک بروژێنەر بوو کە دەوڵەت و دەزگای ئاسایش تەماشاکردنی تابلۆکانیان بە جۆرە تەعبیرکردنێک لە ناڕازایی خەڵک بەرامبەر بە میری لە قەڵمدا و لە ڕۆژانی یەکەمی هەفتەی سێەمدا پێشانگاکەیان داخست تابلۆی چاوەکانی بریتی بوو لە دەموچاوێکی سادەی ئافرەتێک دەموچاوێکی درێژی ئافرەتێک کە زۆڵفەکانی وەکو قیری تواوە بەسەر شانەکانی داهاتبوونە خوارەوە هەموو شتەکانی ئەو دەم و چاوە ناشکرا بوون لوت و دەم و ڕوومەت و نێوچەوانی بە ڕەنگێکی تاریک کێشرابوون لەواچوو نیگارکێشەکە ویستبێتی بڵێت کە خاوەنی ئەم دەموچاوە لە دنیای دەرەوەدا نەماوە و تەنها چاوەکانی ئاسەواریان لە یادی ئەمدا جێهێشتووە چاوەکانی بەدڵ ڕفێنیەکی سەیرەوە لە مرۆڤ ور دەبوونەوە سەرسامیان پێوە نابینرا بەڵام ئەو پەردانی دەدڕاند کە لە نێوان خاوەنی چاوەکانی و بینەردا هەبوون و وەکو تیرێک دڵی مرۆڤیانە پێکا ئایا دەبێ پار ساتێکی دی ئەشک لەم چاوانەوە بڕژێ یان زەردەخەنەیەکی تاڵ لە خۆ بگرێ بەڵام بە لێوەکانەوە هەز بە خەندە ناکرا ئایا چاوەکان بۆیە باریک و درێژن تا بخەن و ژیان لای بینە شیرین بکەن یان کسپەرە دڵێکی شەکت هەڵبسێنن ئایا ئەمە چاوی ئافرەتێکی لە خواترس و دەست لە دنیا هەڵگرتووە یان ئافرەتێکی بە دوای لەزت داوێڵ یان هەموو شتێکیان لە نێو خۆیاندا حەشارداوە ئایا دەیانەوەی نێچیرێ بخەنە ڕاوە یان ئەپاڕانەوە ئایا ڕاستگۆ بوونیان ئازار بەخش و بێ ئابڕوو بێگەرد بوونیانە گریز ئایا بێباکیان تێوا بیدرا یان هانابردن گەر هانا دەبن چیانەوێت ناوچەوانێکی بڵند، لووتێکی درێژی قەڵەمی، چەناگەیەکی باریک، دوو گۆنای بەرز، زوڵفی ئاوریشمی، دوو لێوی باریک و تەنک، ئەمانە تێکڕا شتێکی ئەوتۆیان لای بینەر جێ ناهێشت. دەموچاوەکەی ئافرەتێکی گەلێ جوان بوو، بەڵام ئەو شتەی بینەری سەرسام دەکرد جوانی دەموچاوەکە نەبوو. بەڵکو نهێنیەکانی نێو چاوەکان خۆیان بوون چاوەکان نەرم و کەمێک لار بوون هەندێ جار کەلیان ورد دەبوویتەوە فرمێسک لە چاوت دەهاتە خوار هەندێ جاری تریش بە پێچەوانەوە خەیاڵی بینەر ئافرەتێکی دەهێنایە بەرچاو کە دەیەوێ بەو نیگایە نیگارکێشەکە ئازار بدات ئەو دەمە مرۆڤ ڕقی لێ هەڵدەستا ئەمە لە کاتێکا هاوڕێیان و دۆستانی مامۆستا لەو باوەڕەدا بوون کە هیچ کاتێک ئافرەت لە ژیانی مامۆستادا کاریگەریەکی ئەوتۆی نەبووە پێدەچێ ئافرەتێک ماوەیەک وەکو مۆدیل لای دانیشت بێت بەڵام نوێنیەکی و ئافرەتە چنگ دەکەوێت و نە لە کارەکانی مامۆستاشدا بەڵگەیەکی سەلمێنەر بۆ ئەو بەرچاو دەکەوێت وەختی ئەویان لە تاران دوور خستەوە ژنی نەهێنابوو کەسی شک نابات کە ئافرەتێک لە ژیانی داهابوو بێ و ئاسەواری جێهێشت بێت سێ ساڵ و شتێکی لە کەڵاتدا بەسەر برد و لەوێش گیانی سپارد لە دوو ڕۆژی سەرەتادا ڕۆژنامەکان هیچ بایەخێکیان بەم مەسلەیە نەیە تەنها ڕۆژنامەی ڕسمی دەوڵەت نەبێ کە بە دوو دێڕ ئاماژەی بۆ مەرجی مامۆستا کردبوو بەڵام لەناکاو هەموو دەستیان بە ڕشتنی فرمێسکی تیمساحی کرد و دەربارەی ئاوابوونی ئەستێرەیەکی پرشنگدار لە ئاسۆی هونەری ئێراندا دوان. ئەوانەی مامۆستایان دەناسی دەیانوت گریمان ڕووداوێکی گرنگ لە ژیانیدا ڕوویداوە و بۆتە هۆی دوورخستنەوەی و پاشان مەرجی لە کەڵاتدا بەڵام مامۆستا ئەو پیاوە بێدەنگەکە قسەکانی لە دووسێ وشە تێناپەڕی و تا پرسیاریان لێ نەکردایە وەڵامی نادایەوە و ئەویش یان بە بەڵێ یان بە نەخێر کابرایەک نەبوو نهێنیەکانی دەرونی لای کەس بدرچێنێ هەیدێ لای ئافرەتێکی لاو کە خاوەنیم چاوانە بوو بێت شتێک هەبوو بەڵگەنەویست بوو مامۆسا سەرقایم و نهێنی پۆش بوو کەیفی بە ڕژێمی دیکتاتۆری ناهات چونکە لە کاتێکا شاعیرانی ڕۆژگار هەر ڕۆژە و قەسیدەیەکیان لە ستایشی شادا دەوت و کاسەیان دەلێسایەوە کەس شک نابات مامۆستا وێنەیەکی شای کێشابێت ئەوانەی مامۆستایان خۆشەویست لە خۆیان دەپرسی بۆچی ئەم تابلوی ناو ناوە چاوەکانی دەکرا ناوینێت چاوەکان بەڵام چاوەکانی واتە چاوەکانی ئافرەتێک کە مامۆستا بیری لێکردوێتەوە کەواتە ئەوەی مەبەست بووە خاوەنی چاوەکانی بووە نەک چاوەکان خۆیان لەژێر تابلۆکەدا لەسەر چوارچەوەی وێنەکە مامۆستا بە خەتی خۆی نووسی بووی چاوەکانی واتە چاوەکانی ئافرەتێک کە ئەوی بەختەوەر کردووە یان بە ڕۆژی ڕەشی گەیاندووە چاوانی ئافرەتێک کە هەر چۆنێک بێ کاریگەریەکی دیاری لەسەر ژیانی مامۆستا هەبوو و ئەم نیگارکێشەی وا بزواندووە کە تەنانەت لە غوربەتیشدا لە کاتێکە کە بەرگەی ستەمی ستەمکارانی نامەردی گرتووە بیر لەو ئافرەتە بکاتەوە کە خاوەنی چاوەکانە و وێنەیەکی گەرچی خەیاڵیش بێ بکێشێ گومان لەوە دا نییە کە ئەم وێنەیە خەیاڵییە، چونکە کەس شک نابا مامۆستا لە ژیانی ئاساییدا پەیوەندی لەگەڵ ئافرەتێکا هەبووبێ کە دەموچاوی لە دەموچاوی تابلۆکە بچێت. ڕەنگە بشگوترێ کە ئەگەر ئەم ئافرەتە ڕۆڵێکی ئەوتۆی لە ژیانی تایبەتی مامۆستادا نەبووبێت، بە لایەنی کەم و لە ژیانی کۆمەڵایەتی ئەودا، کە بە دوورخستنەوەی بۆ کەڵات و پاشانیش بە مردنی کۆتایی هات، ڕۆڵێکی کاریگەری هەبووە سوسەکەران گەلێ گەڕان تا خاوەنی ئەم دەم و چاوە بدۆزنەوە چاویان بە هەموو ئەوانەدا گەڕا کە کاتی خۆی لە دەور و پشتی مامۆستا بوون بەڵام هیچ لێکشوونێکیان لە نێوان وێنەکە و لە نێوان ئافرەتە هاوڕێ و قوتابیەکانی دانەدۆزیەوە کچی چەند ماڵە دەوڵەمەندێکی تاران هەبوون کە دەیانویست لای ماکان فێری نیگارکێشان بن مامۆستا بۆ ماڵیانە چوو بەڵام ئەو کچانە هەموو مناڵ بوون و هیچیشان ناچوونە سەروێنەکە جگە لەوەی هیچ یەکێک لەمانە لەو ئاستەدا نەبوون کە بتوانێت ڕەوتی ژیانی ئاسایی پیاوێکی بە ئیرادەی وەکو مامۆستا تێکبدا و تا ئەو ڕادەی کە لە کەڵاتدا و لە ژێر چاودێری پۆلیسدا و سەرباری هەموو کەم و کوڕیەکانی لە ئامرازەکانی کاری هونەریدا بیر لە کێشانی وێنەی ئەو بکاتەوە بەڵام ئەو ئافرەتی کە وەکو مۆدیل لای دانیشتووە تەواو نەناسە کەس ئەوی نەبینیوە لە هیچ کۆڕ و کۆبوونەوەیەکدا لەگەڵ مامۆستادا نەبینراوە تاقە کەسێک کە لە بوونی ئەم ئافرەتە تەواو ئاگادارە ئاغا ڕەجەب نۆکەری نیگارکێشەکەیە و ئەویش لەبارەیەوە هیچی لە یاد نییە خۆ گەر شتێکیش بزانێ ئەوا هیچ ناڵێ و یان نایەوێ بیڵێت جگە لەوە ئاغا ڕەجەب دەڵێت کە هیچ جۆرە لێکچوونێک لە نێوان چاوەکانی وێنەکە و دەموچاوی ئەو ئافرەتە ناناسەدا نابینێتەوە. دەبێ مەبەستی لە وێنەکێشانی ئەم دەموچاوە چی بووبێت؟ ئایا مەبەستی ئەوە بۆ کە لە خوربەتدا و پاش مەرجی دیارە بۆ خۆشەویستەکەی بنێرێت و لەم ڕێەوە فاداری و خۆشەویستی خۆی بۆ بسەلمێنێت یان ویستوێتی بۆ ئافرەتە کە بە چاوەکانی ئەوی گرفتار کردبوو بڵێ کە من تۆم بە جۆرێک ناسیوە کە خۆشت نەتوانی و ئاوەها خۆت بناسیت و من دەزانم تۆ بووتە هۆی ئەوەی من ئەم ڕازار بچێژم ڕەنگە بشێوێ بڵێ ئەی چاوەکان گەر ئێستا خاوەنەکەتان لەگەڵم دابوو تینێکی تر دەهاتەوە جام و کامرانە بووم بەڵام ئایا مامۆسا چی تێگەیشت بوو چۆن ئەم ئافرەتی ناسی بوو لەم نیگایە لەم سەر و سیما بێ حاڵە چی هەڵهێنجرا ئەمانە هەمووی خەیاڵاتن ئینسان تا تێنەگات کە لەم نیگا و حاڵەتە تایبەتی ئەو چاوانەدا چی هەڵدەهێنجرێ چۆن دەتوانێت وەڵامی و پرسیاران نەباتەوە پتر لە دە ساڵ بەسەر مەرگی مامۆستایا تێپەڕی ڕژێمی دیکتاتۆری سەرنگوم بوو ئەوانەی دژبەستەم بوون ئیمڕۆ جێ ڕێزی خەڵکن هێشتا چیرۆکی چاوەکانی و تابلۆ لێیان نەچۆتەوە ئەمڕۆ ئافرەتێک نیە لە چینی خانەدانەکان بە تایبەتی شەوانی کە بە جۆرێک لە جۆرەکان لەگەڵ یەکێک لە هاوڕێیان و دۆستان و قوتابیانی مامۆستادا پەیوەندیکی بچووکیان هەبووە کە خۆی بە خاوەنی ئەم چاوانە لە قەڵم نەدات هەموو خۆیان بە دڵبەری مامۆستا لە قەڵەمە دەن و هەر کەسە بە پێی ئاکار و ڕەوشتی کۆمەڵایەتی خۆی وا باس دەکا کە لەگەڵ ئەودا سەر و کاری هەبووە. خانم شکۆ ئەڵسەڵتەنە کە ئەمڕۆ هاوسەری یەکێکە لە سەرتیپەکانی ژاندارمیلی و بەم دوایی هەواڵی تەڵاقەکەی بە پێنج مناڵەوە دەنگی دایەوە لە ساڵانی بەر لە دوورخستنەوەی مامۆستادا تەمەنی حەفتەیە هەژدە ساڵی تێنەپەڕیوە لە یەکێک لە تابلۆکاندا دەموچاوی ئافرەتێک دەبینرێت کە تا ڕادەیەک دەشوبهێتە سەر دەموچاوی خانم شکۆ لە تەمەنی حەڤدە یا هەژدە ساڵانیدا مامۆستا ئەم چوارینەی خەیامی لە تابلۆکەدا وێنە کێشاوە ئەم گەردوونە بۆ لە ناو بردنی من و تۆ مەبەستێکی هەیە بە گیانی پاکی من و تۆ لەسەر ئەم چیمەنە دانیشە ساقیا زووکە تا چیمەن بڕوێ لە خاچی من و تۆ مامۆستا چیمەنەکە و لق و پۆپی درەختەکان و بەرد و چیلکە و چەواڵەکانی لە شێوەی دەموچاوی مرۆڤدا پیشان دابوو یەکێک لەم دەموچاوانەش تا ڕادەیەکی کەم دەشوبهایە سروێنەیەکی خانم شکۆڵ فەڵتەنە کە لە تەمەنی حەڤدە یا هەژدە ساڵیدا گرتوویەتی خانم شکۆ ئەمەی کردبووە نیشانەی خۆشەویستی مامۆستا بۆی و بەڵگەی زیاتریشی ئەوە بوو گوایە وەختێک ئەڵقەی دەزگیرانێتی لە پەنجەدا بینیوە لە داخاندا توند دەستی گوشیوە بە ڕادەیەک کە ئازاری پێ گەیشتووە. خانم شکۆ سەڵتەنە ژیانێکی پڕ واتەواتی هەبووە و ڕۆژنامە ئابڕووبەرەکان کە دەمێک لایەنگری مێردەکەی بوون دەمێکی تریش دژی، بێ شەرمانە ئەم چیرۆکەیان خستۆتە ڕوو. بەڵام وێڕای ئەمەش ژیانی مامۆستا و هەڵسوکەوتی لەگەڵ توێژە جیاجیەکانی کۆمەڵدا بە جۆرێک بووە کە تەنانەت خانم شکۆڵ سەڵتەنەیش نەیتوانیوە شتێکی زیاتری دەربارەی مامۆستا بڵێت ساڵانی دوای خەرمانانی ساڵی 1940 بڵاوکردنەوەی سەرگوزەشتی خۆشەویستی لە ژیانی مامۆستادا لە ڕۆژنامەکاندا شتێکی بەبرەو بوو ڕۆژنامەوسان ڕووداوی سیر و سەمەریان لە هەکبەی پڕدرۆی خۆیاندا دەردەهێنا بە تایبەتی بەسەرهاتی هەڵاتنەکەی سەرتیب ئارامی سەرۆکی ئاسایش ڕۆژنامەنووسەکان بە سێدەگۆییەوە بایەخیان بە ژیان و دوورخستنەوە و مردنی مامۆستادا و چیرۆکی سەیریان لێ خوڵقاند خۆشببختانە کە ئێستا ئەم چیرۆکانە بەسەرچوون و وا وردە وردە خەریکە دەرفەت هەڵدەکەوێت کە کەسێک بە قوڵیەوە کونجەکانی ژیانی مامۆستا لە ڕۆژگاری دیکتاتۆریدا بپشکنێ و نهێنی ژیانی ئاشکرا بکات. خۆشەویستان بەشی یەکەمی ڕۆمانەکەتان پێشکەشکرا تا ئێوارەیەکی تروبەیە گەیشتنەوەیەکی تر